با هاوکاری کاک تارق لەگەڵتانە بم ئێوەش هاوڕێمان بن. مرۆڤ هەرچیەک بڵێت ئەو وێنەیە نییە بەڵکو کردار و ڕفتارەکەیەتی بە ڕەوشێکی ڕاستەقینە دەینوێنێ و پیشانی ئەدا ئەوەی تۆ لە چرکە ساتەکاندا ئەنجامی دەی تەنها ڕێنما و نیشانەی چۆنێتی کەسێتی خودی خۆتە. بە چاوپۆشیکردن لە ڕق نەگرتن کە ڕێگەیەکە لە ژیان هاوکات تەکنیکێکیشە دەتوانی بۆ دوورەپەرێزبوون بەکاری بهێنی و بۆ خۆ دەربازکردن لە هەموو کاروبارەکان بەکاری بهێنی. کەسێکی بێکار زۆرجار بە کارەکەی دەچوێنێ واتە کەسێک لە لێواری چاڵێکدا دانیشێت و تەماشا بکا. ڕق نەگرتن ئاسانە بەڵام دیارە ئەنجامی هەر کارێک پێویستی بە هەوڵ و کۆشش دەبێ. فەرهەنگی ئێمە لێوان لێوە لە ڕەخنە، تەنانەت پارەشی بۆ خەرج دەکەین، هەر بەو جۆرەی تۆ سەرنجی خۆت و خەڵکی دەدەیت، چەند باس و خواس، مشت و مڕ و دەمەقاڵە بەهۆی ڕەخنەوە دێتە کایەوە. دەزانن بۆچی؟ چونکە سادە و ئاسانە سەبارەت بە کارێکی ئەنجامدراوی کەسێک بدوێین تا خودی ئەو کارە ئەنجام بدەین. ئەگەر سەرنجێکی پاڵەوانەکانی دنیا بدەین، هەموویان لە سەرکەوتنەکانیاندا گەیشتوونەتە لوتکە و ترۆپکی باڵا، ئەوان هیچ کاتێک لە لێواری چاڵێکدا دانەنیشتوون تاوەکو ڕەخنە لە کەسانی تر بگرن. زیاتر کاریان کردووە، یارمەتی کەسانی تریان داوە، هەڵبەتا ڕەخنەی دروستکەرانە دەکرێ سوودی لێ وەربگیرێ. بەڵام گەر ڕەوشتێکت هەڵبژاردووە تەنها تەماشا بکەی تا بکەری کارەکە بی ئەوە کارەکەت لە گەشە و پەرەسەندن کەمەکاتەوە بەو پەڕی تواناوە هەوڵی ئەوە بدە لەم ڕەفتارە بەدوور بی بە جۆرێک بتوانی تۆ بکەری کارێک بی نەک ڕەخنەگرێکی بێ کردەوە. وتراوە ماندووبوون و تەمبەڵی هەڵقوڵاوی پەکخستن و ڕەخنەگرتنە. ژیان هەرگیز ماندووکەر و سست ئامێز نییە، بەڵام هەندێک کەس ماندوێتی هەڵدەبژێرن. دڵتەنگییان بەو هۆیەوەیە ناتوانن چرکە ساتی خۆیان لە ڕێی کامڵبوونی کەسێکدا بەکار بێنن. هەستی سستی و تەماڵی لە ژیاندا دووبارە هۆکارێکی دیکەن و دەبێ لێیان بەدووربین. هەندێک زەمینە هەن دامەزراون لەسەر ئەوەی پەکخستن زۆر ئاسانترە کە لە کارکردن. لە ڕوبەڕوبونەوە بە کەسانی تر دوور دەکەویتەوە هاوکات پێدەچێ ئەو جۆرە پەیوەندی تێکەڵاویە ڕەونەقت پێ بدەن. هەمیشە لە گۆڕینی جوگرافیای ژینگەکەی خۆت توشی خەمۆکی دەبی و تەواوی ژیانت لە هەمان شوێندا دەمێنیتەوە. بە بیانویەوەی کە سەرقاڵی یان کاتت نیە هەرگیز ئامادە نیت ڕۆژی کاتژمێرێک لەگەڵ مناڵەکانتدا بە خۆشی بەریتە سەر یان لە دەرەوەی ماڵەوە نانێک بخۆی هەمیشە بەڵێنی سبینێ یان چەند ڕۆژی داهاتووە دەیت و ئەو ڕۆژی بەڵێنێش هەرگیز ناگاتە پێشەوە پێت باشە ڕەخنەگر بی ڕەخنە لە کار و ڕفتاری خەڵکی بگری بەم کارەش دەمامک بدەیت تا سەر بێکاری خۆت لە هەر ساتێکی ژیاندا هەستی ناڕەحەتی و بێزاری و دڵتەنگیەکەی ئەمەش بەهۆی ئەوەیەوە کە لە ئەنجامی هەندێ کار لە کارە بزوێنەرەکان حاشا دەکەی هەمیشە بۆ ڕاهێنان و وەرزشکردن نەخشە دەکێشی کە لە هەفتەی ئایندەدا بەرنمەیەکی سڕوپڕت هەبێ بەڵام هەرگیز بەرنمەکەت ناخەیتە قۆناغی کارپێکردنەوە. لە ئەنجامی ئەمانە و لە ئەنجامی ڕەخنەگرتن و پەکخستنەوە، پەکخستن ڕێگات بۆ خۆش دەکا لە ئەنجامی کار دوورکەویتەوە. پێ چێ شتگەلێک هەبن کە تۆ لە ئەنجامدانی هەست بە ترسان بکەی؟ یا شتگەلێک کە بەشێک لە وجودی تۆ حەز نەکات، دڵنیابە هیچ شتێکی سپی نابێتە ڕەش. تۆ دەتوانی تا کاتێ لە پەکخستندا لە حاڵەتی خۆتدا بمێنیتەوە و بەم شێوەیە تۆ لە گۆڕانکاری و گۆڕنی تەواوی کێشەکاندا دوورە پەرێز دەبی. بێزاری و ناڕەحەتی خۆت لە چاوی خەڵکیدا ئەناسی و خەڵکی لۆمە ئەکەی، بەم جۆرەش بەرپرسیارەتی لە خۆت دوور ئەخەیتەوە و لە ئەستۆی کەسێک یان شتێکی تری دادەنێی. بەهۆی ڕەخنەگرتنەوە توانی لە بەرامبەر خەڵکیدا هەست بە کەمی و نزمی خۆت بکەی، ئەمەش ئەو فاکتەرەیە کە بتەوێ بە چاو لە خەڵکی کردن خۆت بەرز بکەیتەوە. هەمیشە ترست لەوە هەیە نەوەکو لە ئەنجامی کاردا شکست بێنی، لە تەواوی چالاکیەکان دوورە پەرێزی دەکەی، بەم بۆنەیەشەوە ڕووبەڕووی دوودڵی و گومان نابیتەوە پێت وایە بەو جۆرە دەبێ حەز دەکەی بگەڕیتەوە مناڵی و خۆت بچووک بکەیتەوە تاوەکو سۆز و لاوانەوەی کەسانی تر بەدەست بهێنی پەکخستنی کار ئەو بیرە هەڵەیەت بە دیاری بۆ دەهێنێ کە بڕوا بکەی کە کەسایەتیەکت هەیە جگە لە کەسایەتی ڕاستەقینەکەی خۆت پاش ئەوەی کە زانیاری تەواو وەرەگری لەبارەی پەکخستن و ڕەخنەگرتنەوە و هەڵپەساردنی کار دەتوانی ڕێگەی دەربازبوون و دوورکەوتنەوە لەو خاڵە لاوازە فێر ببی. هەندێک ستراتیژ بۆ دوورکەوتنەوە لە پەکخستن و ڕەخنەگرتن لە ژیانی هەر تاکێکدا لەوانە بڕیار بدا لە ماوەیەکی کوردی پێنج خولەکیدا بژی لە جیاتی ئەوەی دەستەوەژنۆ دانیشی بە کێشە درێژخایەنەکان و هەلومەرجە قورسەکانی ژیان بیری لێ بکەیتەوە سەبارەت بە ئێستا بیر بکەرەوە هەوڵ بدا ماوەی پێنج خولەک بۆ کارێک تەرخان بکەی کە تەوێ ئەنجامی بدەی ئەوەی مایەی ڕازیبوونە و دێت بە مێشکتدا پەکی مەخە دانیشە و ئەوەی پەکت خستبوو دەستی پێ بکە سەرنج دەدەیت زیاتر پەکخستنی کارەکان پێویست نەبوو چونکە تۆ بە گریمانەیەکی بەهێز لە ئەنجامدانی ئەو کارە چێژ وەردەگری. بە شێوەیەکی سادە، دەستپێکردنی هەر کارێک هاوکاریت دەکات تاوەکو لە نیگەرانی ئەنجامی کارەکە ڕزگار بی. لە خۆت بپرسە، ئەو کارەی من پەکم خست ئەگەر ئێستا ئەنجامی بدەم خراپترین شتێک ڕووبدات چییە؟ وەڵامەکەی هێندە سادە و ئاسانە کە لەوانەیە خێرا دەست بەکار بکا. بە دیقەتەوە لە ئێستای خۆت ورد بەرەوە، بزانە لەم ساتەدا درێخی لە چییەکەی، بە پەلە دەست بەکار بە، پەکخستنی تێکەڵ بە نیگەرانی لە داهاتوودا جێگری ساتەوەختی تۆ دەبێ. هەر کات ئەنجامگیری بۆ پێشهاتنی ئایندە بکەی ئەوا بێگومان نیگەرانی لەناو دەچێ. هەر کاتێک کەسێک ڕەخنەی لێ گرتی ئەم پرسیارە بکە، ئایا تۆ پێت وایە من ئێستا پێویستم بە ڕەخنەیە یان کاتێ تۆ ڕەخنە لە کەسێک دەگری بپرسە ئایا ئەو ئەیەوێ گوێ بۆ ڕەخنەکەی تۆ بگرێت یان بۆچی ئەم جۆرە پرسیارانە یارمەتی دەدا کە لە تاقمی ڕەخنەگران بیتە دەرەوە و پەیوەندی بکەی بە تاقمی ئەوانەی کە کردە بە کردداری کار دەکەن کارێک دەست پێ بکە کە پێشتر نەوێراوە توخنی بکەوی ئەنجامی کارێکی بزوێنەر ترس و گومان دەڕەوێنێتەوە. هەوڵبدە بەر لەوەی بچیتە سەر جێگای نووستن هەست بە ماندووبوون نەکەی، ڕێ بە خۆت مەدە بە بیانووی شەکەت و ماندوێتی یا نەخۆشی کارێک پەک بخەی، ئەم مانایە لە فەرهەنگی خۆتدا بسڕەرەوە. ئومێدەواربوون و لەوانەبوون، ئەمانە فاکتەری سەرەکی پەکخستنن، گەرتەوێ دنیا جۆرێکی در دیکە بێ، لەبارەیەوە سکاڵا مەکە، کارێک بکە خولەکەکان و ساتەوەختەکانت لە هەمیشە ئەوەت لە یاد بێ کە تەنها جارێک لە دنیادا دەژیت بەڵام ئەگەر ئەمجارە بەڕاستی بژیت بەسە ئەگەر بزانیت بۆ کوێ دەڕۆی ڕووگەت دیاری کراو بێ لە ناو ڕێدا هەست بە ئارامی زیاترەکەیت کەواتا بە بەرنامەوە هەنگاو هەڵگرە تەوەکو ئۆقرەیت هەبێ لە ژیاندا یەکێک لە ڕێگاکانی بە ژیان گوزەراندن لەم دنیاەداوەیە کە هەر کەسێک گۆڕستانێکی بەڕادەی پێویست فراوانی هەبواە بۆەوەی کەم و کورتی ئەوانی تری تێدا ئەس پەردە بکە. هەمیشە وەت لەبیر بێ کە ڕۆژی کاتژمێرێک کەمتر خەوتن پێنج ساڵ دەخاتە سەر تەمەنی کارکردنی تۆ. ئەوەشت لە یاد بێ کە گەورەترین ئاگرکەوتنەوەکانی جیهان دەتوانرێ بە کوپێک ئاو بکوژێنرێتەوە بەڵام بەو مەرجەی کە لە کاتی خۆیدا کەڵکی لێ وەربگیرێ. بەبێ هەڵەکردن کاری ڕاست هەرگیز فێر نابی. وتراوە چەند دەنگی مرۆڤ یان بزوێنەر زیاتر بێت هێمای کەمتوانایی ئەو دەردەخا. ئەمە ئەوپەڕی خۆویستییە دەوترێ. کێ دەزانێ، لەوانەیە هەموو کۆچکردووەکان لە سەرەوە سەیری ئێمە بکەن و بۆ ئێمەی زیندوو بەداخەوە بن و ئاوات بخوازن چی زووترە بچینە لای ئەوان، کەوایە با بۆ خۆمان بەداخەوە بین نەک بۆ کۆچکردووەکان. ئەنیشتاین ئەڵێ لە دوێنێ فێر ببە و بۆ ئەمڕۆ بژی و ئومێدت بە سبەینێ هەبێ. تۆماس ئەدیسۆنیش دەڵێ زۆرێک لە شکستهێنەرانی ژیان کەسانێکن کە نازانن لە ساتی کۆڵدان چەندە لە ئامانج نزیک بوونەتەوە. ئێمە وەکو مناڵ واین ڕقمان لە حەق و ڕاستیە هەروەکو چۆن مناڵ ڕقی لە دەرمانە چونکە مناڵ بیر لە شیرینی و خۆشی چاکبوونەوە ناکاتەوە بۆ هۆی دەرمانەوە بەڵکو بیر لە تاڵی دەرمانەکە کاتەوە هەروەهانە حەقمان خۆش دەوێت چونکە حەز لە تام و چێژەکەی دەکەین و بیر لە ژەهرەکەی ناکەینەوە. هەرگیز لە چاکەکردن پەشیمان مەبەرەوە ئەگەرچی ئەو کەسەی چاکەشت لەگەڵدا کردووە ئەو خراپەی لەگەڵدا کردووی چونکە هەمیشە چاکەکردنی تۆ و خراپەی ئەوان باشتر و چاکترە لەوەی خراپە لەگەڵ ئەو کەسانەدا بکەی کە خراپەیان لەگەڵ کردووی. ئەڵێن لە حەسەنی بەسڕیان پرسی نهێنی دنیا نەویستیت چییە؟ ئەویش وتی چوار شت، کە زانیم کەسی تر کاری من ناکا ئەوا کارم پێی کرد، کە زانیم ڕۆزی من ناچێ بۆ کەسی تر ئیتر دڵنیا بووم لێی، کە زانیم خوای گەورە ئاگای لێمە شەرمم کرد بە گوناهەوە بمبینێ کە زانیم مردن چاوڕوانمە زادم ئامادە کرد بۆ دیداری خودا ئیبراهیمی کوڕی ئەدهەم پیاوێکی خەمباری بینی و پێی وت ئەگەر پرسیاری سێ شتت لێ بکەم وەڵامم دەدەیتەوە پیاوەکە وتی بەڵێ ئیبراهیم پرسی ئایا شتێک هەیە لەم گەردوونەدا بێ ویستی خودا بەڕێوە بچێ پیاوەکە وتی نەخێر ئیبراهیمیش پرسی، ئایا هیچ شتێک لەو ڕۆزییە کەمە بێتەوە کە خوا بۆتی بڕیار داوە؟ پیاوەکە وتی، نەخێر. ئیبراهیم پرسی، ئایا چرکەیەک لەو ژیانەی کە خوا بۆتی بڕیار داوە کەمە بێتەوە؟ پیاوەکە وتی، نەخێر. ئیبراهیم وتی، ئەی کە وایە بۆچی خەمباری؟